شیعر و نووسینەکان من حسێنم پەناهیم خۆم دەبینم خۆم دەبیسم بیر لە خۆم دەکەمەوە تا هەم ژیان میراتی بابمە سڵاوەکانی هەموو ئەڤینەکانی هەموو ئازارەکانی تەنیاییەکانی کاتێک نەمام بۆ ئێوە ئەگەر پێت خۆشە لەگەڵ من ببینە یا بهێڵە لەگەڵت ببینم پێم بڵێ یان بهێڵە پێت بڵێم سڵاوەکانمان ئەڤینەکانمان ئازارەکانمان تەنیاییەکانمان ها خوازبێنی لە خواترسێک لە گوێ ئەستێرکێک ڕۆنیشت. لەو بەری ئەستێرک ژنێک گەردن و گەردنبەندی لێ دەرخستبوو. ئەم چاوی نووقاند و بە هێواشی وتی، دوور بکەرەوە لە من شەیتان. کە چاوی کردەوە ژن، سنەوبەرێک بوو، گەردانەش مانگ. سوێند، جگە لە بوونی تۆ، هیچ شتێکم لەم جیهانە بێ سنوورەدا لەلا گرینگ نییە تەنانەت ئەڤینیش بیانوو بەبێ تۆ نەبوونی خۆڵ ڕزگارم دەکات نەژماردنی ئەستێرەکان ئۆخژنم دەداتێ بۆ بانگت کردم بۆ سەراسیمە و تامەزرۆ سێ ساڵ بێهودە لە چاوەڕوانیتدا مام، نەهاتی. بەو ناونیشانە کە دوو هەزار ساڵ بەسەر لەدایکبوونی مەسیحدا تێدەپەڕی و سەردەمیش سەردەمی ولیەم بوو، سەردەمی فەلسەفە بوو، سەردەمی لەفەی دڵ و جگەر. هەوە، ئایا کەس سڵاوێکی کردووە تا مەحکومی بێدەنگی وەڵامی بم ئه پێویستە بەشکۆکانی مرۆڤ زەمەن لەوە درێژترە کە کاتژمێرەکانمان نیشانمانی دەدەن. با ئێمەی لەگەڵ خۆی برد با بە هێواشی پەردەکان دەجوڵێنێ و ئێمە منداڵە خۆش باوەڕەکان سەرڕێژ لە دڵەڕاوکێ و هیوا، گۆشە نیوە ڕووناکەکان نیشانی یەکتر دەدەین. ئەبەدیەتی ئەڤین، متمانە بە ئاگری نیگای مەکە، دەستی لێ بدە، ڕابکە بۆ شوێنێک کە باکانی خاڵین لە عەتری ئەو، بۆ زەوییەکانی بێڕەنگ، بێبۆن، بێدەنگ، ئا، هەڵبێ و لەو دێ و. جاویدانیەتی مەرگەوە خۆت بشارەوە ئەگەر خوازیاری ئەبەدیەتی ئەڤینی. پەپوو کێیە؟ لە کوێیە؟ ئەی ئاسمانی مەزن؟ لە ژێر باڵەکانیدا ماندووم چەند بچووک بووی تۆ. گەلاوێژ ئێمە خراپەکار بووین. بەرامبەر ئەو کەسانەی دڵسۆزانە پرسیان، بێزەحمەت ئەمڕۆ چەندی گەلاوێژە؟ نەمان گوت. چونکە گەلاوێژ گۆڕی ئەڤینی، گوڵی خوێنڕەنگی دڵی ئێمە بوو. نا، دەگەڕێمەوە بە چاوەکانمەوە کە تەنها یادگاری منداڵی منن. تۆ بڵێی دایکم بمناسێتەوە؟ وشە وشە هەیە دڵ ئەلەرزێنێت نیشتیمان وشە هەیە دوو بەرەکی دەخاتەوە تۆ وشە هەیە دوای وتنی جگەرەی دەوێ دادپەروەری وشە هەیە لە ماناکەی گەورەترە مردن وشە هەیە لە ماناکەی بچووکترە ئەڤین. وشە هەیە دوودڵی و هیوا لەگەڵ خۆی دەهێنێت دیدار وشە هەیە لە ژەهری مار چاڵترە سڵاو دوو پشکی عاشق دەدات بە کەللەی خۆیەوە و سەری دەکات بە دوو کەرتەوە بێ ئەوەی بزانێ بازنەی ئاگری لە خەودا دیوە دوو پشکی عاشق. شەو، دڵنشین، ڕێگا، دوور، مەرگ، دەست، کولە، ئاسۆ، دار، ئاگر، تۆ، وەک قیبلەنمایەکی تازە. لە ناو کەلوپەلی مێژوودا دەدرەوشێیتەوە. ڕۆژ، تاڵ، ڕێگا، دوور، مەرگ، سێبەر، دەربەند، ئاسمان، من، وەک پارەیەکی کاغەز لە گیرفانی مەلەوانێکدا چرچولۆچ بووم. کۆترە باریکە، کۆترە باریکەی دڵی من، کێشەی قەبارە و هاوسەنگی هەیە لەگەڵ ئانتێن. ئانتێن ئارێلی تەلەفزۆن کە لەسەر بانەکان کۆتر و باڵندەی پێوە دەنیشێتەوە. خولانەوە نین، دێینە دونیاوە، وێنەی یەک کەسی دەگرین، گەورە دەبین. وێنەی دوو کەسی دەگرین پیر دەبین وێنەی یەک کەسی دەگرین پاشان دیسان دووبارە نین دەستی بەتاڵ هەر گوێچکە ماسیەشی نەکراوە مرواریەشی لە دڵی خۆیدا شاردۆتەوە هەر گوێچکە ماسیەشی نەکراوە مرواریەک بەڵێ لەبەر ئەوە کە ئێمە هێشتا هەموو ڕۆژێ بەدەستی بەتاڵ لە کەنارەکانەوە بۆ ماڵەوە دەگەڕینەوە. تۆزێ بێدەنگی. چ میوانانێکی بێزەحمەتن مردووەکان. نە بە دەستیان قاپێ پیس دەکەن، نە بە وشەیەک دڵێک دەڕەنجێنن. تەنها بە مۆمێک و تۆزێ بێدەنگی ڕازین. سێهەم. کەواتە سێهەم بوو دەگریا خۆ ئێمە لە دوو کەس زیاتر نەبووین. دان پێدانان بۆ دان پێدانان دەچم بۆ کڵێسە لە دەرەوە گیاکان شین بوون لە بەردەم دیوارە کۆنەکەدا دەوەستێم و دان بە هەموو تاوانەکانمدا دەنێم دڵنیام بەخشراوم گیاکان بێ ناوەندگیری لەگەڵ خودا قسە دەکەن. برینەکان لە ترافیک لایتێکدا منداڵێک بە چاوانی پاک و دەستانی بچووکیەوە گوتی، لەسکەی برینت ناوێ؟ پێنجی بە سەد تومان. ئاخێکم هەڵکێشا و لەبەر خۆمەوە گوتم، هەموو لەزگەکانیشت لێ بکڕم، نە برینەکانی من ساڕێژ دەبن، نە برینەکانی تۆ. زمانی گوڵەکان. باوکم دەڵێت کتێب. دایکم دەڵێت دوعا. خۆیشم چاک دەزانم کە جوانترین پەسنی خودا.